ئەڵقەی بیست و هەشتەی بیرەوەرییەکانی مامۆستا عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حەزور بە ناونیشانی دوو کۆمەڵە و دوو چارەنووس عەلی کەریمی لە لاپەڕە 496 چاپی دووەمی کتێبەکەیدا دەنووسێت تاریک و ڕوون وڵاخ بارکرانەوە و بەغار بەرەو لێژ بووینەوە و تا سەرچۆم نەوەستاین و دیسان بە کەڵەس پەڕینەوە بارەکانیان کردەوە و ئێسترەکانیان بە ئاودادا و ئەوانیش بە مەلەو لە خوارەوەی ئێمە هاتنە ئەوبەری ڕووبارەکە بە ئالانی ئەو دیو و گوندە خاپور و سوتاوەکان و باخ و ڕەزی بێشماری بێساحب بە شانەخسێدا لیوە سەرکەوتین و ڕوومان لە چیا و هەورازی بێبڕانەوەی گمۆ کرد. کوڕە داوێ یەکەم مەنزڵ و شوێنی پشومان بوو. ئاگری تۆپ و هاوەن لە سوورێنەوە دەبیسترا. شەڕێکی قورسی بەرەی جووت لە ئێرانەوە لەگەڵ یەکێتی نیشتیمانی هێزی لە خەڵک و پێشمەرگە بڕی بوو. ڕۆژی دواتر دەمە و ئێوارە لە چەمەکەی دۆڵپەم و سەرکەوتین و هاتینە ناودێ. چەند هەنگاومان مابوو بۆ مەقەڕی ئەبوو شاب ڕێک تۆپێک لە سەری سوورێنەوە چەند هەنگاو دوورتر لە مەقەڕ گرمەی لێ هەستا باش بوو خەساری نەدا دەنا دەبوو بە پێو قەدەمی ئێمە من لای ئەبوو شەهاب بەجێ مام و جەماعەت بەرەو لای مەلا بەختیار بەرپرسی مەڵبەندی یەک لە حاجی مامەند ڕۆیشتن ئەبوو شەهاب وەک برایەک بەخێرهاتن و پێشوازی لێکردم و هەموو مەقەڕ و پێشمەرگەکانی ئاگادار کرد ئیتر عەلی لێرە لە جیاتی منە و قسەی ئەو قسەی منیشە و ئەو حسابەی بۆ منی دەکەن بۆ ئەویشی بکەن بە گەرمی لە دایک و باوک و خوشکان و برایان میپرسی بیرەوەریەکانی شەید سلیمانی بلووری هەردووکمانی خستەوە بیری ئەو کوڕە مەزن و قارەمانە ئەبوو شاب سلیمانی زۆر خۆش دەویست دواتر بۆی باس کردم کە کاتی خۆی چۆن و لە کوێ خەبەری شەید بوونی سلیمانی بیستوە و یەکسەر لە ئاست خۆی دانیشتووە و تێر بۆی گریاوە لە تەنیشت دیوەخانەکەی خۆی کە بارەگای ڕێکخراو بوو خۆیشی لێی دەژیا، ژوورێکی بچووک وەک سندووقخانە هەبوو، تەنیا جێی یەک کەسی تێدا دەبووەوە. گوتم، من لێرە دەبم و ئەوەم بەسە. لە تەنیشت ماڵەکەی ئەبوو شەهاب، مەقەڕی پێشمەرگەکان و نانەواخانە و مۆلیدە هەبوو. شێخ نەبەز بەرپرسی مەفرەزەکەی ئەبوو شەهاب بوو. وەستا کەریم کە تا ئێستایش وەک برایەکم وایە بە نانەواخانە و کاروباری مەقەڕ ڕادەگەیشت. لە دۆڵپەم و کۆمەڵێک هاوڕێی کۆن و تازەی لێبوون. کاکەکان حەمەی فەرەج، ڕەفعەتی مەلا، ئەو ڕەحمانی حەمەی فەرەج، دانا ئەحمەد مەجید، بەکر فەتاح، سوورکێ و فەرهەنگ گرون، سەرهەنگ سمایل بەگ، شۆڕش ئیسماعیل، وەهاب، ئاوات قارەمانی، سالار حاجی دەروێش، حەمەدەمین، شێخ کامیل، ڕزگاری کاک قادر، غەریب، مامۆستا جوامێر و ڕووناکی هاوسەری. مامۆستا ساڵح ژاژڵەیی، هەڵۆ ئەحمەد کوردە و زۆری دیکە. یەک دوو ڕۆژ بوو هاتبووم چەند شتێکی سەتایی و ناکامڵم لە مەڕباڵی کوردستانی و عێراقچێتی لە ناو کۆمەڵەی ڕەنجدەراندا بەرگوێ کەوتبوو. ئەوەی ڕاستی بێت باری دەروونی خۆم و نیگەرانی لە دوا ڕۆژم جێ هێشتنی هەموو هیوا و ئاواتی ژیانیم واتە کۆمەڵە و هاوڕێیانم لە ڕۆژهەڵات دۆخێکی بۆ خوڵقاندبووم هێز و تاقەتی هیچم نەبوو خەمۆش و غەمبار بووم لە سیاسەت و تەنانەت لە خۆیشم بێزار بووم دەمگوت دەوەرە خۆت لەسەر چی وازت لە کۆڵەکەی ڕۆحی خۆت واتە کۆمەڵە هێنا و هاتوویت بۆ کۆمەڵەی ئەودی و لێرەیش عەینی بەزم لەوێ لەسەر ئێرانچێتی و دیسانیش لێرە بەزمی عێراقچێتی باوە من نەمدەزانی مێژووی ڕووداوەکانی ناو کۆمەڵەی ڕەنجدەران دوای یەکەم کۆنفرانسیان لە مانگی ئایاری 1970 دا لە مالیمۆس بە چ ئاقارێکدا ڕۆیشتووە و چۆن دوو باڵ دروست بوون. دوای وەڕێکەوتنی شۆڕش لە ڕۆژهەڵات و بوونم بە پێشمەرگەی کۆمەڵە، من پەیوەندی جارانم لەگەڵ هاوڕێیانمدا لە ناو کۆمەڵەی ڕەنجدەران نەمابوو. هەر نەشدەکرا من لە شاخ بووم و دژی کۆماری ئیسلامی لە شەڕدا بووین. ئەوانیش لە پەیوەندیدا بوون و تەنانەت هاتوچۆی تارانیان دەکرد. لێرە ستراتیژ و ڕێبازی سیاسی و فکری دوو پارچەی کوردستان دوور لە خەیاڵ و مزایەدەی نەتەوەیی و هەست و دروشمی کوردایەتی و یەک نەتەوە بوون زۆر بە ڕوونی و واقعی خۆی نیشان دەدا و بەکردەوە دوو پارچە بوون و دوو وڵات بوون و تەنانەت دوو بەرژەوەندی جیای نەتەوەیی بە زەقی خۆی دەردەخات. کوردی ئێران بە حوکمی شەڕ بە بێ ویستی خۆی دەبێت لە حکومەتی عێراق و بەعسی کوردکوژ و ئەنفالچی نزیک بێتەوە و کوردی عێراق بە هەمان چەشن و لە ڕووی ناعیلاجی لەگەڵ مەلا کوردکوژەکانی ئێراندا فەلسفەی دژمنی دژمنم دۆستمە بە دەیان ساڵ کوردەکانی دوو پارچەی ڕۆژهەڵات و باشووری لە بەرداشی نێوان حکومەتەکانی ئێران و عێراق داهاڕی و سەرکردەکانیشی لە ناوخۆ و ناو دۆست و بێگانەدا تا ڕادەیەکی زۆر سوک و بێ ئیرادەیش کردووە لە نێوان دوو دەوڵەتی دیکتاتۆردا زۆر جار هەبوون و ئێستایش هەن ئەو خەڵکانەی بە بێ بیرکردنەوە و دیتنی خۆیان تان و تەشەر لە سەرکردەی لایەک دەدەن بۆ لەگەڵ دژمنی کووردا هەڵدەستن و دادەنیشتن و یارمەتی لێوەردەگرن بەبێ ئەوەی لەو کاتەدا خۆیان ببین و ئاوڕ بدەنەوە خۆیشیان هەر ئەوەیان کردووە لەگەڵ دیکتاتۆری وڵاتێکی داگیرکەری کوردستاندا هاوپەیمانی و پەیوەندیشیان هەبووە. کاتێک من و چەند پێشمەرگەی کۆمەڵە لە ماوەت خەریکی چەکهێنان بووین و بە جلی پێشمەرگایەتی لە گوند و شارەکانی باشوور دەبینراین بۆ دابینکردنی پێداویستیەکانی پێشمەرگەی کۆمەڵەی شۆڕشگێڕ، دەمگوت ئێستا ئەو خەڵکە بە چاوی جاش سەیرمان دەکەن و هەر ئەو کاتیش بیرم لەو هاوڕێیانەی باشوور دەکردەوە کە لە شارەکانی ڕۆژهەڵات و تاران دەهاتن و دەچوون. بۆ پەیداکردن و سواڵی چەک و ئەڕزاق و نەخۆش و بریندارەکان دەبێ خەڵکی شارەکانی ڕۆژهەڵات چۆنیان سەیر بکەن کاتێک هەموو ڕۆژێک دەیان بیست دوو یان سێ لە جوانترین ڕۆڵەکانیان لە مەیدانی شەڕ لەگەڵ پاسداری مەلایاندا شەهید دەبن یان بە پێچەوانەوە کە دەیان دیت من لەگەڵ ئامر فەوجی ماوەتدا دادەنیشم و تەرمی شەهیدێکی پێشمەرگەی باشوور بە مێکزەمینیەک ڕادەکێشن دیارە خەڵکی وەک من زۆرتر تێگەیشتنی لەم دۆخە هەبوو بە چاوێکی دوور لە ئیحساسات و مزایەدەی نەتەوەیی دەیڕوانییە هەلومەرجی کوردەکان لەم دوو پارچەیە. پرسیارەکە ئەوەیە ئەوانەی وەک من و چەند سەد کەسێک کە ئەم ڕاستییانەیان دەزانی دەبێ چەند لە سەدی کۆمەڵگەی کوردی بووبن؟ بە دڵنیاییەوە ئەوەندە کەمین بە یەک لە هەزاریش نابین. بریا سەرکردایەتی کورد لەگەڵ خەڵکی خۆیدا زۆرتر شەفاف و ڕاستگۆ بووبان و ئەم شتانە لە خەڵک نەشاردرابانەوە بەڵکو حەوڵی ڕۆشنگەری و درکاندنی ڕاستیەکانیان دابایە و خەڵک زۆرتر لە واقعی شۆڕشەکانی کورد گەیشتبا و هەل و مەرجی جیۆپۆلیتیکی کوردیان زۆرتر شەنوکە و کردبا تەنانەت هەبووە دەوڵەتانی داگیرکەری کوردستان بۆ شەڕ لەگەڵ یەکدا کوردیان بەکارهێناوە زەقترین نمونەی بەرپاکردنی شۆڕشی ئەیلول بە سەرکردایەتی بارزانی بۆ لێدانی دەوڵەتی عێراق بە سەرۆک کۆماری عەبدلکەریم قاسم بە دەستی شای ئێران و ئەنجامی بوو بە ئاش بەتاڵی کوردان و وەرگرتنی ئیمتیازێکی زۆری ئێران لە عێراق دوای پەیمانە شوومەکەی ئەلجەزائر لە ساڵی 1970 حەفتا و پێنج دا باڵی زاڵ نەوشیروان بوو بیستم لە کۆنفرانسەکەی مالیمۆس چەند سەرکردەیەکی کۆمەڵە کە خۆیان زۆرتر بە ڕێڕەوانی شەید ئارام دەناساند و دژی ڕێبەری نەوشیروان مستەفا بوون وەک سالار عەزیز و مەلا بەختیار و مامۆستا جعفەر واتە فازل کەریم و شێخ عەلی و چەند کادریدی دەنگیان نەهێناوە هەڵوێستیان گرتووە و زیز بوون و ڕۆیشتون دواتر مام جەلال ئاشتی کردوونەوە هەڵبەت مەلا بەختیار بە دەنگێکی کەم دەرچوو بوو بەڵام هەر ناڕازی بوو ئیتر ئەمە هەر لەو کۆنفرانسەوە بوو بوو بە هەوێنی دژایەتی دوو باڵ لە ناو کۆمەڵەی ڕەنجدەران باڵی نەوشیروان بەوە تاوانبار دەکرا دەستی بەسەر کۆمەڵە و ڕێبازی شەید ئارامدا گرتووە و دوور کەوتووەتەوە لە ڕێچکەی مارکسیستی کۆمەڵە نەوشیروان و باڵەکەی ئەوانی دیکەیان بە توندئاژۆیی و بەدخوویی و دوورکەوتنەوە لە پێشمەرگە و خەڵک خۆبەزلزان و بێکەڵکی تاوانبار دەکرد. باڵی زاڵ نەوشیروان بوو. کۆمەڵە بە تەواوی لە ژێر هەژموون و دەسەڵاتی مام جەلال و نەوشیرواندا بوو. مامۆستا جەعفەر دەستی بە نووسین دژی نەوشیروان و کۆمەڵە کردبوو، بەرنامەی چوونە دەرەوەی داڕشتبوو. دواتر ڕۆیشت و لە ئەڵمانیا بوو بە پەنابەر. مەلا بەختیار کرابوو بە بەرپرسی مەڵبەندیەک و زۆربەی هاوبیرانی لەو مەڵبەندە کۆکردبوونەوە سالار عزیز بە قینێکی زۆرەوە بەکردەوە دژایەتی نەوشیروانی دەکرد و خۆی بە جێگرەوەی ئارام دەزانی و کۆمەڵەی بە هی خۆی دەزانی سەری ئەو باڵە بوو کە دژایەتی نەوشیروان و مام جەلالیان دەکرد دواتر لە پاڕەزان مەقەڕی کردەوە و زۆربەی جەماعەتی ناڕازی و دژ لەم گوندە لە دەوری کۆبووبوونەوە کە چەند هەنگاوێک لە دۆڵپەم و دوور بوو ئەو شوێنەی مەقەڕی ئەبوو شەهاب و ڕێکخراوی سێی کۆمەڵەی لێبوو لە چارەڕەشی بەختی خۆم ئەبوو شەهاب و ڕێکخراوەکانی یەک و دوو سێی کۆمەڵە زۆرتر بە لایەنگر و جەماعەتی نەوشیروان و باڵی زۆرینەی کۆمەڵە دەناسران ڕق و دژایەتی ئەم دوو باڵە جار هەبوو دەگەیشتە تووڕەبوون و تەنانەت کردەوەی ناحەز و دوور لە گیانی هاوڕێیەتیش ڕووی دەدا تەنیا دوو ڕۆژ بوو لە مەقەڕی سێی ڕێکخراوی کۆمەڵە بووم گوێم لە زۆر شت بوو هەرچی دەهات بۆ لای ئەبوو شاب هەمووی کادری کۆمەڵە بوون و دژی مەلا بەختیار و سالار عەزیز قسەیان دەکرد دۆڵپەموو وەک ناوەندی کوردستانی بوونی لێ هاتبوو پاڕەزانیشیان بە ناوەندی عێراق چێتیان ناوزەد کردبوو ئەوەی ڕاست بێ من زۆری لێ تێنە دەگەیشتم و هێزی خۆ پێوە ماندووکردنیشم نەبوو هەر ئەوەندەم دەزانی و بێزار بووم لە چارە ڕەشی بەختی خۆم لە چی ڕام کرد و تووشی چی بووم سیارەکەی مەلا بەختیار ڕۆژی دووهەم یان سێم بوو لەسەر بەرزایی بەرهەیوانەکەی مەقەڕی ڕێکخرا و چەند کەسێک دانیشتە بووین لە دوورەوە تەپوتۆزی سیارەیەکی تۆیۆتا پەیدا بوو دیار بوو تازە لە ناو ڕیزەکانی پێشمەرگەدا سیارە پەیدا بوو بوو کە زۆرتر هی بەرپرسەکان بوو هەموویان دەناسرانەوە گوتیان وەڵا ئەوە سیارەکەی مەلا بەختیارە بۆ ئێرە دێت زۆریان پێ سەیر بوو مەلا بەختیار و هاتن بۆ لای ئەبوو شاب بە خێرایی چەند لێکدانەوە کران و نەگەیشتنە هیچ ئەنجامێک سیارەکە گەیشتە بەرمەقەڕ مەلا بەختیار و پێشمەرگەکان دابەزین لە هەیوانەکەوە مەلا بەختیارم ناسیەوە و بە پەلە چووم بۆ پێشوازی زۆر بە گەرمی یەکمان لە باوەش گرت جەماعەت کە ئەوەیان دیت ئەو جار تێگەیشتن هاتنەکە بۆ لای دۆستە ئەبوو شاب و جەماعەتیش بە گەرمی بەخێرهاتنیان کرد و لە هەیوانەکە دانیشتین قسەی خۆش و تانە و تەشەر بە یەکەوە دەکران مەلا گوتی کوڕی باش دەبوو لە لای من لات دابا و هاتووم دەبێ بێ بۆ لای من چاوێکم لە ئەبوو شاب کرد و ئەویش گوتی ئێرە ماڵی عەلیە دوای مجامەلە و ئامادەی دەربڕین بۆ میوانداری من لەلایەن مەلا بەختیار و مەڵبەندەوە، گوتم، کاک بەختیار، خۆت دەزانی بۆ من فەرق ناکات و تازە لێرە کۆنەکەوێڵێکم بۆ خۆم خاوێن و ئامادە کردووە، وەرە بیبینە، لەلای ئەبو ئاسودەم. گوتی، چۆنت پێ باشە، ئێمە لە خزمەتداین و ئێرەیش هەر هی خۆتە و ئەویش. هیچ فایدەی نەبوو. یەک دوو چایان خواردەوە و ڕۆیشتن. گوتی، وەرە سەردانمان بکە. من لە ڕۆژانی دواتردا یەک دوو جار چووم بۆ مەقەڕی مەڵبەند لە حاجی مامەند، پێشمەرگەکان و ڕووناک خانی خێزانی کاک بەختیار زۆر بە گەرمی پێشوازییان لێکردم. تێگەیشتم ئەوان کە زۆربەی هەرە زۆریان لە باڵەکەی دژی نەوشیروان و ئەبوو شەهاب بوون و هیچی باشیان بە جەماعەتی ئەبوو شەهاب و ڕێکخراو نەدەگوت، وا لە من حاڵی بووبوون کە بە مەبەست و بەرنامەی پێشووتر لە لای ئەبوو شاب لام داوە و کوردستانیانە بیر دەکەمەوە ئەوان کۆمەڵەی ئێران و حزبی کۆمۆنیست و جەماعەتی مەنسوور حیکمەتیان زۆر لە خۆیان نزیک دەدیت و سەرسام بوون بە تیۆر و قسەکانیان هەر لەو ڕوانگەیەوە پێیان وابوو دەبێت من لەوان نزیکتر بم تاکو نەوشیروان یان ئەبو شەهابی کوردستانی زۆرم حەولدا ڕاستی دەروون و واقعی حاڵی خۆمیان بۆ ڕوون بکەمەوە هیچ فایدەی نەبوو غافڵ لەوە بوون من لە داخی هاتن و دەست بەسەرداگرتنی کۆمەڵەکەم لەلایەن جەماعەتی مەنسوڕ حکمەتەوە خۆم ئاوارە کردووە دابەزین لە لای ئەبوو شەهاب و بە دوواداهاتنی مەلا بەختیار و نەچوونم و مانەوەی من لە لای مەقەڕی ڕێکخراو بە کوردستانی بوونی من لێک درایەوە و بەبێ ئەوەی خۆم پێ بزانم ناسنامەی کوردستانیبوون بە بەژنم دابڕا، دواتر خۆیشم هەروا دەرچووم و هیچ پێم ناخۆش نەبوو. دەستیان بە ژنهێنان کردبوو. چەند ڕۆژێک پەڕیمەوە ئەو دیوی جادەی چوارتا و لە قەیوان لە لای کاک سەلاح چاوشین مامەوە. هەر لە سەتای شۆڕشی ئێرانەوە کاک سەلاحم دەناسی و لێک نزیک بووین. کە چووم چەند پێشمەرگەیەکی لەلا بوون. بارەگاکەی لە سەرەوەی ئاوایی بوو. دایە حەلاوی دایکی هاتبوو لەلای بوو ژنێکی نورانی و بەخشندە و میهرەبان منی زۆر خۆش دەویست و ئاگای لێم بوو بە غەریبی دەزانیم و دوورکەوتوو لە خاک و وڵاتی خۆم خواردنی زۆر خۆشی دایکانەی بۆ دروست دەکردین کاک سەلاح کۆمەڵێک هاوڕێی کۆنی سەردەمی شورتەی هەبوون زۆر بە وەفا بوون و لەگەڵ هەموو خەتەر و چاودێری ئەمن و حکومەت بۆ سەردانی دەهاتن و هەموو جارێک پیکابێک لە خواردن و خواردنەوە و پاقلاوە و هەرچی شتی خۆشە دەیانهێنا شەو دەمانەوە و بەزمیان خۆش دەکرد کاک سەلاح ماوەیەک بوو لەگەڵ مام جەلالدا تێکچوو بوو خۆی ماڵێکی لەگەڵ دایک و خوشکەزاکانی و چەند پێشمەرگەیەکی لە قەیوان دانابوو خەڵک زۆری حرمەت دەگرت پێشمەرگە کۆنەکانی وەک کاک سەلاح وردە وردە دەستیان بە ژنهێنان کردبوو کاک نەوشیروان پێشیان کەوتبوو لەبەر خۆ ڕزگارکردنی لە قسە و باسی خەڵک و پرسیارکردنیان ژنی هێنابوو ڕێگە بۆ ئەوانی دیکەیش خۆشکرابوو ئەبوو شەهاب دەستی لەسەر کچی مام قادری دۆڵپەموو دانابوو سامان گەرمیانی لە بەری قەراغ بوو کاک بەختیاری برای کاک نەوشیروان خزمێکی دووری خۆی بۆ دۆزی بووەوە کاک سەلاح لە فکری ژنهێناندا بوو بەس ساغ نەدەبووەوە و زوو زوو عاشق دەبوو یان فریای نەدەکەوت و بە شوویان دەدا یان دەیانگوت کچ بە پێشمەرگە نادەین ئەو ماوەیە کە من لەلای بووم تەواو دڵخۆش بوو گوێم بۆ دەگرت و هاودەمی بووم لە وەسف و بوون و نەبوونی فڵان کچ و فڵان گوند دەیبردم بۆ گوندەکان و ئەو کچانەی لە دوورەوە نیشان دەدام کە چاوی گرتبوونی ڕاستیەک هەبوو هەموو ئەو گەنجانەی تەمەنی کاک سەلاح و ئەبوو شەها بوو تا دواتر لە ساڵی 1970ەوە کە لاوێکی 25 سی ساڵە بوون وردە وردە دوای ئەو هەموو ساڵە لە شاخ پیر دەبوون و کچانی سەردەمی خۆیان لە شار یان شویان کردبوو یان مابوونەوە دەبوو ژن بهێن و لە کچە باشەکانی لادێ هەڵبژێرن و زۆر جار ئەوەیش سەخت بوو بە پێچ و پەنا دەیان گوت کچ بە پێشمەرگە نادەین ئەو ماوەیە لە ماڵی کاک سەلاح لەگەڵ دایکی و پێشمەرگەکاندا بۆ من حەسانەوەی ڕۆح و جەستەم بوو چەند جارێک بە دەوری گوندەکانی کارێزە باڵخ گاپیڵۆن مالومە سەرگەڵ و هەڵەدن چاڵاوە گەڕەدێ و هەموو ئەو دۆڵەدا جەولەمان کرد گەڕان و ناسینی ئەم ناوچانە بوون بە بەشێک لە کۆڵەباری کۆکراوەی مێژووی ناسینی جوگرافیا و کۆمەڵگەی بەشێکی کوردستان دواتر زۆربەی بەشەکانی تری باشووری کوردستانی گرتەوە و دەتوانم بڵێم کەم شوێن و گوندی کوردستان هەیە پێی ئاشنا نەبم و نەمدی بێت مشکەکانی ئەبوشاب لەبەر بێپەنایی و بەتاڵکردنی داخ و حەسرەت و بوونی کەسێک غەمڕەوێنێک بۆ سفرەی دڵلاکردنەوەیەک بۆ هێندە پیش نەخواردنەوە و لە ناوخۆدا ڕانەگرتن کۆنەکردنەوەی خەم و مەراق ئەبوو شەهاب و سەلاح ئاگاداری زامی دڵی ئەسیر و بریندارم بوون بۆم باس کردبوون چۆن بەندی دڵ و هەناوم لە زیندانەکانی ئێران جێهێشتووە و چۆن نەرمینی خوشکم بە شەق و گریان بەیانی زوو لە باوەشی دایک و باوکم هێناویانەتە دەر و ئەویش ڕەوانەی زیندان کراوە جووتێک دەستە خوشکی یەک لە یەک لام خۆشەویستر یەک لە خوێن و گۆشت و ئێسقانم و ئەوی تریش سوڵتان و خاوەنی دڵ و دەروونم بووبوونە مۆتەکەی شەوانی تەنیایی و پڕ لە خەون و خولیا و خەیاڵی بێبڕانەوەی غەریبێکی سەرگەردانی خەبات و شۆڕشی کوردایەتی. بیرم دەکردەوە دەبوو ئێستا زانکۆم تەواو کردبا و لە شارەکەی خۆم ئەندازیاری کارەبا و فیزیا بام. ناردبام بۆ خوازبێنی و دایک و خوشکان بۆ جل و ئاڵتوون کڕین دووکانان گەڕابان. داوەتێک گیرابا لە حەوشەی ماڵی بابان ئەم سەر و ئەو سەری دیار نەبا. لەم شوێنەی ئێستا بووەتە کەلاوەیەکی خاپوورکراو بە تۆپ و هاوەن، هەر یەک لە یەکێی سەرچۆپی وەرگرتبایە، کەچی ئێستا لە کونجی گوندێکی ئەم باشوورە، ئەوەندە لە خۆمدا پێچاومەوە و گرمۆڵە بووم، لە ناو لێفەیەکی چڵکن و سەرینێکی پڕ لە ڕشک و ئەسپێدا، بە خۆم نازانم کە خەویش دەمباتەوە. ناڵەی هەنسک و گریانم ناگاتە گوێی ئاسمان بەڵکو دەبێتە کوڵ و بەناخمدا وەک خەنجەر جەرگ و ڕیخۆڵە دەبڕێت و جیڕەی ددان بە یەکەوە چوونم مشکەکانی کۆخەکەی لای دیوەخانەکەی ئەبوو شەهابیشیان هەراسان کردووە ددان ئێشە بڕستی لێبڕین بەهۆی ددان لە چیڕەوە بردن و شەوانی پێشمەرگایەتی و نووستن لەم مزگەوت و ئەو ماڵ و بنبەرد تووشی نەخۆشی پووکەکانم هاتبووم کێم و لەقی ددانەکانم ژیانیان پەکخستە بووم چەند جار لە ڕووی ناعیلاجی هەر بە گازی ناڵبەندان دوو سێ ددانیان بۆ کێشابووم بەڵام شەوی وابوو ژانی پوک و ددان بڕستیان لێ دەبڕیم و پەنام دەبردە بەر دووکەڵی سیگار و عەتر و مێخەک جار هەبوو بە دڵ حەزم دەکرد یەکێک بێت و هەر هەموو ددانەکانم هەڵکێشێت و نەجاتم بدات ژانی ددان لەبەر ئەوەی عەسەبە کار لە ناو مۆخدا دەکات و مرۆڤ بەرەو زەلیلی و دەستەوەستان دەبات چەند مانگ پێش لە دوکانەکەی بەناو ددانساز لە بێژوێ خلێنەیەک هەراسانی کردبوو چووم بۆ لای و هەڵی کێشا دوای یەک دوو سعات هەستم کرد ساغەکەی تەنیشتی هەڵکێشاوە و کرمۆڵەکە لە شوێنی خۆیەتی چوومەوە لای و ئەویشی کێشا گوتی باش بوو چەند مانگی دی هەر دەبوو ئەم ساغەیش دەرکێشیت ئەوە نەجاتم دای ئیتر ئەو هەڵە گەورەی کە کردبووی کردی بە منەت بە سەرمدا ئەشکەوتێکی گەورە لە لای ڕاستی زارم پەیدا بوو بوو هیچی بۆ نەدەجورا و پاروەکانم هەروا قووت دەدان گوتی تاقمێکی جوانت بۆ دروست دەکەم پلاستیکێک بوو لەم سەر و ئەو سەری دوو قلاب بوو دەچوونە ناو دوو ددانی ئەو بەر و ئەمبەر زۆر بە عەزاب و ژان بوو گوتی تاقەت بێنە عادەتی پێدەکەی شەقە شەقیان دەهات هەموو جارێک لە کاتی نان خواردندا دەرم دێنا و لە گیرفانم دەنا. لە جیاتی ئەوەی نانی پێ بخۆم، پاش ماوەیەک هەردوو ددانی کە قولاپەکانیان ڕادەگرت ڕەش بوون و و لە قین کەوتم. بەهۆی ئەوەی کاک سەلاح و ئەبوو شەهاب لە دەردی دووری و دەروون و معاناتم تێگەیشتبوون، زۆر ڕێزیان دەگرتم و بەڕاستی ئاگایان لێم بوو. هەردووکیان منیان بە شیاوی ئەوە دەزانی باسی دڵداری و ویستی ژن هێنانی خۆیان لەلام بکەن و زۆر جار بە تایبەت سەلاح لە باسی کچان و دیتنەوەی ژن بە پێکەنین و وەی وەی و لێو گەستنی دڵی خۆی لە خۆ دەکردەوە و دەیگوت ئیتر تەواو ژن دێنم و بچن بۆ خوازبێنی سالار عزیز وتی شۆڕش هەمووی درۆ و فشەیە چەند ڕۆژێک بوو لە قەیوان لای کاک سەلاح بووم ڕۆژێکیان کاک سالار عەزیز و یەک دوویەک پەیدا بوون و لای کاک سەلاح لایاندا وابزانم شەویش مانەوە و دەبوو بپەڕێنەوە بۆ ئەو بەری جادە و بەرەو مەڵبەندی یەکی پاڕەزان بچن کاک سەلاح زۆری خزمەتکردن و ڕێزی لێنان بەیانی کە خواحافیزیان دەکرد و بەڕێمان دەکردن کاک سالار ڕووی لە من کرد و وتی چ دەکەی لێرە وتم وەڵڵا وازم لە کۆمەڵە هێناوە و هاتووم بۆ ئێرە ئەدی چ بکەم شوێنی ترم نییە وتی بۆ نیتە بچۆرەوە وڵاتی خۆتان و دەست لەم قایش و قڕیش و تفەنگە هەڵگرە منیش وتم ئاخر ئەم کوژن ئەوە نییە تەنانەت نەرمینی خوشکمیان گرتووە و هەموو ڕۆژێک دایک و باوکم بانگ دەکەن کاک سالار وتی ئاخر بۆیە دەڵێم بچۆرەوە خۆتیان تەسلیم بکە و با ئەم دایک و باوک و خوشکەیش بەهۆی تۆوە هێندە لە عەزابدا نەبن حکومەتەکەتان هیچ عیبی نییە و لەگەڵیدا بسازێن ئەوە تا ئێمە لە حکومەتی خۆمان یاخی بووین کێ قازانجی کرد وتم کاکە چۆن دەکرێت بچم خۆم تەسلیم بکەمەوە خەڵک چیم پێ دەڵێن و خۆم چۆن قبوڵی دەکەم بچمە ژێردەستی پاسداران سالار عەزیز وتی برا بێعەقڵ مەبە شۆڕش هەمووی درۆ و فشەیە کەسیان ڕاست ناکەن و مناڵی خەڵکی هی وەک تۆ بە کوشت دەدەن ئەوەتا ئێمە ئەوە چەند ساڵە بەم شاخانەوەین چیمان کردووە هەموو هەر کوتانی ئاسنی ساردە بڕۆ باوکەکەم خۆشت ڕزگار بکە و ئەم کەس و کارەیشت ئیتر زۆر هاتە خوار بە سەرکردایەتی خۆیاندا بە تایبەت مام جەلال و کاک نەوشیروان و گوتی هەموو درۆ دەکەن تا بۆیان بکرێت ملی خۆیان و خەڵکی دی دەشکێنن دڵم بە قەد دڵی چۆلەکەیەکی لێ هاتبوو هەر ئەوەندە بوو لە بەرعیبە بە کوڵ لە گابۆڕم نەدا سەری هەموو کێوانمی لێ تاری کردم من لە زوەوە کاک سالارم وەک سەرکردەیەکی شۆڕشگێڕ و بە سام و هەیبەت دەناسی، هەرگیز پێم وانەبوو ئاوا ڕووخاو و بێ ئومێدە و خەڵکی وەک من هان دەدات بۆ تەسلیم بوونەوە. بەڕاستی ئێستا کە زیاتر لە سی ساڵ تێدەپەڕێت و بیر لەو قسانەی سەرکردەیەکی شۆڕشی کوردەواری ساڵانی حەفتا دەکەمەوە، دەڵێم تۆ بڵێی ئەسپی سووکەڵە سواری کورتکە وەستا خەتای سواران بوو یان پێشسوارەکانمان قورس و ناوەستابوون و هەن. ئاماژەیە بۆ شعری بەهار هەردەی مامۆستا هێمن ئەوانە ڕووخاون هەر کە میوانەکان ئاوا بوون کاک سەلاح دەستی لەسەر شانم دانا و گوتی نەکەی بەگوێی ئەوانە بکەیت ئەوانە ڕووخاون و بە تەمای وازهێنانن باسی کۆنفرانسی کۆمەڵەی بۆ کردم و وتی ئەوانە دەنگیان نەهێنا هەر لەبەر ئەم ڕەوشت و کردەوانەیان کە پێشمەرگە سارد دەکەنەوە و خۆیان پێ زۆرە و بە کەمی سەیری پێشمەرگە دەکەن تۆ کوڕێکی بە شەهامەت و بنەماڵەیەکی شۆڕشگێڕن نەکەی ئەم قسانە کارت تێ بکەن هەتا ئێمە هەبین ئێرە ماڵی تۆیە و چیمان بۆ کرا بە یەکەوە دەیکەین ئێمەیش هەموو خوشک و برا و دایک و باوکمان بەهۆی پێشمەرگایەتی ئێمەوە گیراون و ئیعدام کراون ئیتر بڵێین چی ئەوە بەشی ئێمەی کوردە و تۆیش لە ئێمە زیاتر نیت ئێرەیش وڵاتی خۆتە بەم قسانەی کاک سەلاح هاتمەوە سەرخۆ پێش هاتنی من بۆ باشوور چەند هەفتەیەک بوو بەرزانی خوشکەزای کاک سەلاح لە شەڕێکی قارەمانانەدا لە کارێزە شەهید بوو بوو پرچی زەردت وەک زنجیرێ بەرزان عوسمان ئەمین شاعیر و هونەرمەند دەرچووی پەیمانگای هونەرە جوانەکان ساڵی 1992 هاتبوو بۆ لای خاڵی واتە سەلح چاوشین و تفەنگی پێشمەرگایەتی لە شان کردبوو گزنگ خوشکەزایەکی تری کاک سەلاح و کچی نەجات خان و کاک حوسێن شیرین شووی پێکردبوو لە مێژ نەبوو نۆبەرە کچێکیان بوو بوو دایکی لە شارەوە هێنابووی بۆ یەکەم جار باوکی چاوی پێی بکەوێت لە کۆمەڵگەی کارێزە بەرزانی پێشمەرگە لە چاوەڕوانی هاوسەر و کچی تازە لە دایک بوویدا دەبێت کە جاش و جەیش دەوری دەدەن و شەهیدی دەکەن تەرمەکەی بە دوای تڕۆمبێلی سەربازیدا بە ناو شارۆچکەی کارێزەدا ڕادەکێشن لە هەژدەی دوی هەزار و نۆ سەد و هەشتا و دوو هەر لەو کاتەدا کیژۆڵەی تازە لە دایک بوو لەگەڵ دایکیدا دەگەنێ و ڕێک بەسەر ڕووداوەکەدا دەکەون بە شەپۆلی ئەسرین و خوێن لەگەڵیدا دەچن بۆ ژوانی ئەبەدی شەهید بەرزان شاعیرێکی هەست ناسک و کادرێکی کارامە و خۆشەویستی ناو خەڵک و پێشمەرگە بوو چەند نمونەی شعرەکانی لەلایەن هونەرمەندانەوە کرانە گۆرانی و ڕەنگە کەم کەس هەبێ گوێی لەم گۆرانیە نەبووبێ کەم کەسیش هەبێت بزانێت ئەمە شعرێکی ناسک و جوانی شەهید بەرزانە پرچی زەردت وەک زنجیرێ لە دەست و قاچم ئاڵاوە نیگای چاوت وەکوو تیرێ ئاوێنەی ڕووتی پێکاوە چاوی کاڵ و بەسەر زاری هێمن و مات و داماوە بەڵام لە ژێر پەردەی بینین ناز و جادووی تێدا زاوە ئەبوو شەهاب ژن دێنێت لە دۆڵپەم و ئەبوو شەهاب کاک ڕەفعەتی مەلا و حەمەی فەرەج و چەند کەسێکی ناردبوو بۆ خوازبێنی لای کاک قادر ڕەزامەندی نیشاندرابوو کاک قادر پیاوێکی باش و هەمیشە بەرەی شۆڕش بوو لە ناو خەڵکی دێیەکەیش خۆشەویست و جێی ڕێز بوو سروەی کچی کاک قادر جوان و جوان بوو کچێکی بە تەواو مانا لادێی و سادە و بێگەرد بوو زۆری نەبرد لە سەردەستی مەلایەکی قۆشمەچی و قسە خۆش لە ماڵی کاک قادر بە بەشداری چەند کەسێکمان سروە لە ئەبوو شەهاب مارەکرا ڕۆژ بوو بە ڕۆژی ئەبوو شەهاب و گاڵتە و ڕابواردن بە زاوای دۆڵپەموویان ئیعدامکردنی نەرمین کەریمی لە قوڵایی ناوچەکانی باشوور و لە گوندێکی بچکۆلانەی ناو شاخە سەختەکانی شارباژێڕ لە هەموو دنیا بڕدرابووم و ئاگام لە هیچ نەبوو هەواڵ و خەبەری لای خۆمان لە دیوی ئێرانم زۆر کەم پێدەگەیشت جاروبار زۆر بە زەحمەت و بە قڕەقڕی پاڕازیت ڕادیۆی دیموکرات یان کۆمەڵەم دەگرت ئێوارەیەک لەگەڵ ئەبوو شەهاب و کوڕەکان لەبەر هەیوانەکە دەستم لە ڕادیۆکە وەردەدا ڕادیۆی دیموکرات زۆر بە سافی گیرا بێژەرەکە زۆر بە حەماسەوە باسی خەڵکی خۆڕاگری سابڵاغی دەکرد و هەواڵی پۆلێک لاوی خوێندەوە کە لە ورمێ ئیعدام کرابوون هەموو گوێمان قوڵاخ کردبوو لەناکاو گوتی، نەرمین کەریمی و ناوی چەند کەسی دی جەوانی خەڵکی شاری خوێندەوە بە تاوانی هەواداری لە کۆمەڵە و دیموکرات ئیعدام کراون. هەموو سەرەکان سووڕان بەرەو من و منیش حەپەساو و سڕ بووبووم. هیچم پێ نەدەگوترا. ئەبوو شەهاب ویستی دایپۆشێ و بڵێ شەرت نییە و با دواتر بەخەبەر بنێرین و زۆرتری لێ بکۆڵینەوە. ڕەنگە وا نەبێت. ئەو خورپەی لە دڵم هات دڵنیا بووم ڕاستە و خەڵکێکی زۆر لە زینداندا ئیعدام کراون من مات و پەشۆکا و بێقەرار لە دەرووندا بیرم دەکردەوە دەبێ چ بکەم ئەو شەوە زۆربەی پێشمەرگە و بەرپرسەکان لە دۆڵپەم و هاتن بۆ دڵنەوایی ئەبوو شەهاب زۆری حەولدا ڕادیۆکانی تر بگرێت و خەبەری تازەی دەستکەوێت بەڵکو درۆ بێت یەک دوو ڕۆژ دواتر لە هەمان شوێن دیسان ڕادیۆی دیموکرات باسی لە دەیان دایک و باوکی پێشمەرگەی دیموکرات و کۆمەڵە کرد کە لە سەربازخانەی مەهاباد گیراون و دەیانەوێت بۆ سەروی ئێران لە دامغانیان ڕاگوێزن زۆر بە حەماس و دەنگێکی دلێر بێژەری دیموکرات وەک دایک و باوکی پێشمەرگە ناوی باوکم ئیبراهیم کەریمی خوێندەوە کە لە سەربازخانەی مەهاباد گیراوە گیرانی دایک و باوکم لەو کارەساتە گەورانە بوو کە هەرگیز بیرم لێ نەکردبووەوە و پێم وا نەبوو باوکم بتوانێت بەرگەی شتێکی وا بگرێت. پێش ئەو خەبەرانە دەمزانی ئەبوو شەهاب بە تەمای ژن گواستنەوەیە و ڕەنگە بۆی زەحمەت بێت بە بوونی من بەو وەزعەوە خۆ لە زەماوەند و ژن گواستنەوە بدات. دڵ و دەروونم دەکوڵی و ئارام و قەرارم نەمابوو. دەتگوت لەسەر ساجێکی پڕ لە پشکۆ ڕایان گرتووم و حەزم لە جوڵە و ڕۆیشتن بوو نەمدەویست ببمە هۆکاری تێکدانی ژن گواستنەوە و هاتن و شادی کەسوکاری ئەبوو شەهاب لە کەرکک و وە دەنگخستنەوەی ژن هێنانی وەک بیلبیلەی چاو دەیپارێزم وتم ئەبوو شاب بوونم لێرە هیچ خۆش نییە و ئاسوودە نیم ئیجازەم بدە با سەردانێکی ئەو دیو بکەم و لە نزیکەوە هەواڵی نەرمین و دایک و باوکم بزانم کەمێک تێڕاما و بیری کردەوە سالاری حاجی دەروێشی بان کرد و گوتی سالار عەلیت بدەمە دەست دەیبیت بۆ ئەو دیو و بە سەلامەت بیهێنیتەوە ئەوێژ وتی کاگە بوشاب وەکو بیلبیلەی چاو دەیپارێزم و کاک عەلی شتێکی لێبێت ئەوە بزانە سالاریش نەماوە کاک سالاری حاجی دەروێش جوامێرێکی ڕوح سووکی ئازا و وێچوو بوو تند و تۆڵ و کوڕی شاخ و دەشت و دەران بوو کوڕی ڕۆژی تنگانە و حازر بەدەست و ئازا و شارەزا بوو بەرد بە بەردی ناوچەکە تا دەگەیشتە ناو سنووری ئێرانیش شارەزا بوو لە هەموو گوند و شوێنێک دۆست و خزم و ناسراوی هەبوون پێشمەرگەیەکی هەڵکەوتوو کادری ڕێکخراوی سێی کۆمەڵە لای ئەبوو شەهاب بوو ڕابواردنی ناو کۆمەڵە ڕۆژی دواتر بە سیارە لە جادەی چوارتا نزیکیان کردینەوە بە ناو ڕەبایە و پەڕینەوە لە جادەی قیر و خۆماتکردن بە ڕۆژ و بەڕێدا ڕۆیشتن بە شەو دوای دوو شەو گەیشتینە ئالان دیوی ئێران خۆشتر بوو ئالان پێشمەرگەی تێداما بوو نەوەستاین و بە گەورکایەتیدا خۆمان گەیاندە مەنگوڕان بازاڕێکی خۆش و پڕ لە کەلوپەلی قاچاخ و قاچاخچی لە جانداران وەڕێخرابوون لە خەڵک و لە هەموو کاڵایەک جمەی دەهات لە سەلاجە و لە تەلەڤزیۆنەوە تێیدا بوو تا دەگاتە شمشی زێڕ پڕ بوو لە پێشمەرگەی دیموکرات وتیان لە گاگەشی مەقەڕی کۆمەڵەی لێ لە ناکاو لە ناو بازاڕی جانداران جێبێکی سەر ئاوەڵە هات سێ چوار پێشمەرگەی حیزبی لەسەر بوون ورد بوومەوە خدرە سووری لەسەر بوو خدر پێشمەرگەی کۆمەڵە بوو هەر لە دەستپێکی شۆڕشدا لە ڕەبەت لەگەڵ کاک سەید برایم و پێشمەرگەکانی سەردەشدا دەبوو زۆر دۆست بووین دوای ئێمە ئەویش وازی لە کۆمەڵە هێنابوو چوو بووە ناو دیموکراتەوە باوەشی پێداکردم و زۆرمان لە یەک پرسی ئەو دەیزانی لەگەڵ کاک کەریم دانشیار و سیامەندا ڕۆیشتوین بۆ عێراق نەیزانی بوو من چوومەتە ناو یەکێتیەوە خدر پێشمەرگەی نیزامی و ئازا بوو زۆری تاقەتی تیۆری و ڕەخنە و کۆبوونەوە و شتی وا نەبوو زۆر دژی ئەو هەموو دیسپلین و توندوتیژی و دوورکەوتنەوە لە خواردنەوە و ڕابواردنەی ناو کۆمەڵە بوو دەیگوت بابە من بۆ کۆمەڵە دروست نەکراوم کۆمەڵە زۆر پاکە حەیفە من پیسی بکەم دیموکرات کە دەیانزانی چەند ئازا و شارەزای کاری نیزامیە یەکسەر کردبوویان بەسەر لەق خدر گوتی عەلی شوێنی خۆم دۆزیوەتەوە و هەرگیز پشت لە کۆمەڵیش ناکەم و هەر دۆستیانم زۆری گوت با بچین و میوانی ئەو بم گوتم خدر نازانم چ قەوماوە و بەس دەڵێن دایک و باوکم گیراون و خوشکم ئیعدام کراوە دیارە بیستبووی و لەبەر من قسەی نەدەکرد لە چایەخانەکەی ناوبازاڕی جانداران لیستی سی و نۆ کەسی ئیعدامکراوی لاوی سابڵاغیان هەڵواسی بوو، ناوی نەرمین و چەند ناسراوی دیکەی تێدا بوو. هەروەتر لیستی ماڵە ڕاگوازراو و گیراوەکانیش بە دیوارەوە بوون، لەوێیش ناوی باوکمم دیتەوە. گوتیان کاک کەریم قادری و براژنا مریەمی خێزانی لە گاگەش دەژین و مەقەڕی کۆمەڵە هەر ئەم دوانەی لێ بەجێ ماوە. لەگەڵ سالاردا ڕوومان کردە گاگەش. دوور نەبوو چەند هەنگاوێک بوو. دێیەکی دڵڕفێن و کوێستان. پڕ لە لەند و شیو و لێڕەوار و گیاوگۆڵی بۆنخۆش. زەمەندی پڕ لە گیابەند و بیزە، مەندۆک، کەما و خاو هەر هەمووی تێکچڕژاو و کوێستانەکانی ئەو دەڤەرەیان سەرتاپا سەوزەپۆش و هەزار ڕەنگ کردبوو. زەنوێری پڕ لە شلێر و بەیبوون و سوێسنە وڵات سەرخۆش بوو بە بۆنی هەڵاڵان. بە تڕی بنگۆم نەچی. بە گەیشتنمان و دیتنەوەی ماڵەکەیان واتە مەقەڕ کاک کەریم قادری و براژنە مریەم منیان لە باوەشی برایانە و خۆشەویستی گرت یەکجار زۆر لەگەڵمدا بەسۆز بوون. زۆریان پرسیاری کاک کەریم دانشیار و سیامەند و خۆمیان لێ کردم. دەیانزانی کاک کەریم و سیامەند ڕەوانەی ئەوروپا بوون. براش نامریەم بە ڕەحمەوە دەیپرسی ئەدی تۆ بۆ لەگەڵیاندا نەچویت؟ گوتم کەس یارمەتی نەدام. دەبوو هێزێک، حیزبێک بەڕێت بکەن و کەس نەبوو. شەرتیان هەبوو بە من جێبەجێ نەدەبوو. گوتی ئەیە ڕۆ عەلی گیان، شەرتی چی؟ ئیتر براژن گیان هیچ کارێک بە خۆڕایی ناکرێت. منیش پێم نەدەدرا و بۆم نەدەکرا. وازم لێ هێنا و ئێستا لە لای برادەرانی یەکێتی گیرساومەوە. گوتی، توخوا ئاگات لە خۆت بێت، با لە هیچ و خۆڕایی و بێکەس بە تڕی بنگۆم نەچی. بەخوا باجی ڕەحنا بەرگە ناگرێت و زۆر گوناحە. چاوی پڕ بوو لە فرمێسک و دەستی بە گریان کرد کاک کەریم چای داینێ و دەستمان بە جگەرە کێشان کرد دیار بوو خەبەری نەرمینیان زانی بوو خەبەری گیرانی بنەماڵەکانی پێشمەرگا بڵاو بوو بووەوە گوتم خەبەرەکەم زانیوە و لێم مەشارنەوە لە بازاڕی جانداران هەردوو خەبەریان بە چایەخانەکەوە دابوو ئەوەم گوت هەردوو باوەشیان بۆ کردمەوە و سەرخۆشیان لێکردم گوتیان پێمان وابوو نەتزانیوە وڵات شڵەژا بوو حکایەتی بیستنی هەواڵەکان و وەڕێکەوتنمان لە شارباژێڕەوە بە پێیانم بۆ کردن یەک دوو ڕۆژ لەو ماڵە بچووک و فەقیرانە و پڕ لە گەرمی باوەشی خوشک و برایانەی کاک کەریم و براژنە مەریەم بۆ من حەسانەوەیەکی پڕ لە خەم و دەرد و کەسەر بوو وڵات شڵەژا بوو مەقەڕەکانی پێشمەرگە هەموو کۆکرابوونەوە و تەنیا پێشمەرگە بە گەڕۆکی دەهاتن و دەچوون. خەبەری شەڕ و داگیرکردنی ناوچە ئازادەکان بە دەستی پاسداران تا دەهات زیاتر و زیاتر دەبوو. کاک کەریم و براژنە مریەم دەبوو چۆڵی بکەن و بەرەو ناوەندی لە ئالان هەڵکشێن. ڕۆژانە جیپ و مینبوس و هاتوچۆی شاریان دەکرد خەبەرێکم نارد بۆ دوکانی کاکم کەوا هاتوومەوە و نزیکم بەڵکو کەسێکیان ببینم شۆفێری مینیبوسەکە ئاگاداری کردمەوە کە گوتویانە سبەی بەیانی دایکم دێت بۆ زێوە زێوە دەیەکی مەنگوڕان بوو لە نزیک مەهاباد لەسەر جادەی سەردەشت سابڵاخ بەیانی زوو چووین بۆ سەر جادە و لە چایەخانەی زێوە چاوەڕوانی مینیبووس بووین پێشمەرگەی دیموکرات لە هاتوچۆدا بوون مینیبووسێک بە تەپوتۆز پەیدا بوو لەبەر چایەخانەکە ڕایگرت جوڵام و چوومە پێش سەراپام بوو بە تۆز و خۆڵ چاوم هەڵنەدەهات لە پڕ دەرگای مینیبووس کرایەوە و گوێم لە قیژەی ژنێک بوو ئەی گیان ئەوە تا عەلی بە گریان و لە خۆدان باوەشی پێدا کردم و بە زمان بن هەنگڵ و جلەکانمی دەلێستەوە و تفەنگەکەمی ماچ دەکرد هەموو مسافیر و خەڵکی دێو سەرجادەکە هاتبوونە تەماشای ئەم ژنە پیرە پورە هاجرم بوو خوشکی دایکم بە هیچ جۆرێک لێم نەدەبووەوە دایکم دی لە دواوە وەستاوە و بە چاوی گریان سیرمان دەکات هاتە پێش و گوتی هاجر بەسە علی لەوە زیاتر ناڕەحەت مەکە عالەم هەموو چاوتان لێ دەکەن ڕۆ بوومە دایکم و ئەویشم لە باوەش گرت ژنێکی ئازا و بەورە بوو هەر لەسەر قەراخ جادە و لەسەر خۆڵەکە دانیشتین و هەموو خەبەر و باسیان بۆ گێڕامەوە دایکم بەبێ ئیجازە لە دامغانەوە لەبەر خەبەری نەرمین باوکمی بەجێ هێشتبوو هاتبووەوە سابڵاخ خەبەری منی بیستبوو نزیکم لەگەڵ پورمدا هاتبوو باوکم لە دامغان بە خەبەری ئیعدامی نەرمین سەکتەیەک لێی دابوو هەر لەوێ بردبوویانە نەخۆشخانە دایکم گوتی ڕۆڵە دەبێ زوو بڕۆمەوە و جارێ هیچ معلوم نییە و دەڵێن ماوە جەنازەیان نەداوینەوە حەسەن دەمباتەوە بۆ لای باوکت و دوعا دەکەم درۆ بێت و نەرمین لە ژیاندا مابێت گەر بمێنم تەنیا هی عەلیم ماوەیەک لە قەراغ جادەکە دانیشتین دایکم پۆڵی بۆ هێنابووم دەیزانی دڵم بۆ خەبەرێک لە دەستگیران و خۆشەویستەکەم لە بەند دەکڵێت لەبەر پاراستنی لە زیندان کەس بە خەبەری ئێمەی نەدەزانی لە ناو خزماندا هەر بۆیە پوریشم نەیدەزانی دایکم لە فرسەتێک دەگەڕا باسێکی ئەویشم بۆ بکات مینی بوس خەریکی جوڵە بوو بۆ لای شار خەڵک سوار دەبوون هەر نەکرابوو لە دایکم بپرسم لەلایەک هەر نەکرا بە تەنیا بین و لەلایەکی تر لە بەرخەبەری نەرمین زۆرم شەرم دەکرد و پێم عیب بوو لەو کاتەدا خەبەری بپرسم بە هەناسە ساردی دەستم لە ئەستۆیان کرد و چونکە سوار بوون پورم چووە سەرێ و دایکم گەڕایەوە بۆ لای من تند باوەشی پێداگرتمەوە و لە بن گوێم گوتی پێش ڕۆیشتمان بۆ دامغان چووم لە زیندان دیتم گوتی پێت بڵێم من لەسەر عەهدی خۆم و گەر بمێنم تەنیا هی عەلیم ئەگەریش نەمام بە عەلی بڵێ بیر لە من نەکاتەوە و ژیانی خۆی بکات بەخوا کوڕم قامکت لەسەر کچێک داناوە لە نەرمینم خۆشتر دەوێت باوکت هەر زۆری خۆش دەوێت شکر ئەوە حکم دراوە و بە حەوت ساڵ مەحکوم بووە و دەبێت چاوەڕێی کەڕەمی خوڵای بین و تۆیش نابێت هەرگیز فەرامۆشی بکەیت زۆر مەردە و کچە دایکم وای گوت بە گوێمدا هات و هاواری خەڵک و هۆڕن لێدانی شۆفێر و زووکە درەنگە لە ئامێزی دایکمیان کردمەوە و بە چاوەکانی پڕ لە ئەسرینی دایکم پورم و هەموو خەڵکەکە وا حاڵی بوون دڵی لێم نابێتەوە بۆیە ئەوەندەی پێچ و تا سوار بێت باخەوانی بێسەمەر بە کۆڵێک باری خەمەوە بە کوورەی لە جۆشی ئاورینگ پڕژێنی دڵ و دەروونم بە سستی و لەرزینی ئەژنۆکانمەوە ڕێمان گرتەوە بەرەو گاگەش و ماڵئاوایی لە کاک کەریم و براژنا مەریەم ئەوانیش و مەقەڕەکەی سەرووتریان لە گوندی کارگێ ئامادە بوون بۆ چۆڵکردن و بەرەو ئالان چوون بێهیوایی و بێ ئومێدی لە داروبەرد و لە نێوچاوانی هەموو مرۆڤەکاندا بە زەقی خۆی دەنواند. هەر دەڕۆیشتین و دێ بە دێ تووشی لەشکری شکاو و تاجری کەشتی شکست و باخەوانی بێ سەمەر دەبووین. پۆل پۆل پێشمەرگەی دیموکرات و کۆمەڵە لەو دێ بۆ ئەم دێ بەرەو پاشەکشە دەچوون و ڕۆژانە ناوچەی داگیرکراو و مۆڵگەکانی پاسدار لەسەر بەرزاییەکان ڕووی لە زیادبوون دەکرد. بە دەم ڕێگەوە لە جانداران بوو کە تووشی هاوڕێی کۆنم شەهید کەمال عەلیار بووم بە دوو شەو و ڕۆژان و هەر بە پێیان گەیشتینەوە بێژوێ بێژوێ هەر وەک جاران پڕ لە حەشیمەت و سەرکردە و پێشمەرگە و مەقەڕات بوو دیسان ماڵی کاک محەممەد مەلاعەلی ئەڵقەی بیست و هەشتی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزور قبول بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورە و مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ